کۆڵۆمبس بە گەڕان و هەوڵدانێکی بێ وچان بە دوای ڕێگەیەک بەرەو ڕۆژئاوا لە ئەوروپاوە، توانی زەوییەکانی ئەمریکا بدۆزێتەوە و ناوبانگ و دەسەڵاتێکی بێ هاوتا پەیدا بکات لە مێژووی جیهاندا بە ڕادەیەک کە هیچ بە هۆشیدا نەدەهات. دەرووی دوو کیشوەری بۆ گەلانی ئەوروپا کردەوە. پەیتا پەیتا بێ شومارانە لە گشت وڵاتێکەوە سەریان تێدەکرد و جێنشین دەبوون، تا وای لێهات ئەو کیشوەرە نوێیە بووە سەرچاوەیەکی گرینگی کان و کەرەستە خاوەکان، بە ڕادەیەک باری ئابووری ئەوروپای سەر تا پا گۆڕی. ئەم دۆزینەوەیە بووە هۆی لەناوبردنی شارستانییە هندیە-ئەمریکاییەکان و پێکهێنانی کۆمەڵێک لە گەلانی نوێ لەسەر ئەم دوو کیشوەری سەرزەمینە، کە بە تەواوی جیاوازن لە گەلانی هیندە جێنشینبووەکانی ئەو ناوچانە و کاریان بۆ سەر گەلانی جیهانی نوێ. ژیانی کۆلۆمبس تا ڕادەیەک لای هەمووان ناسراوە. ساڵی هەزار و چوار سەد و پەنجا و یەک زەینی لە شاری جەنەوای ئیتاڵیا لەدایک بووە. لە لاوێتیدا بووە سەروانی کەشتی و دەریاوانێکی کارای لێهاتوو. پاش ماوەیەک، کەڵکەڵەی ئەوە کەوتە سەری کە دەبێت پەی بە ڕێگەیەک بەرێت و خۆی بگەینێتە ڕۆژهەڵاتی ئاسیا، بەڵام دەبێت لە ڕۆژئاواوە دەست پێ بکات و لە ڕێگەی دەریاوە یەکسەر بە ئۆقیانۆسی ئەتڵەسیدا. زۆر بە سەرگەرمی و سەهندییەوە بیری لەو گەشتە دەکردەوە تاکو خاتوو ئیزابێلا شای ڕازی کرد، پاشای کشتاڵی ئیسپانیا و وای لێ کرد کە دارندە و هەمڕایی ئەو گەشتەی بکات. لە سی ی ئابی هەزار و چوار سەد و نەوەد و دوو زەینیدا کەشتیەکانی کۆلۆمبس ئەسپانیایان بەجێهێشت. یەکەم شوێن کە تیایدا ڕاوەستان، لەندەکانی کەناری بوو کە دەکەونە لای ڕۆخەکانی ئەفریقاوە. پاشان یەکسەر بەرەو ڕۆژئاوا ڕێیان گرتەبەر. لەبەر ئەوەی گەشتەکە زۆر درێژەی کێشا ناچار دەریاوانەکان ترس و سامیان لێنیشت و نیازی ئەوەیان بوو کە بگەڕێنەوە. بەڵام بێباکی و جەربەزێیی کۆلۆمز کۆڵی پێدان و پەشیمان بوونەوە لەو پاشگەزییەیان ئەوە بوو لە دوانزەی تشرینی هەزار و چوار سەد و نەوەد و سێ وشکانیان لێوە دەرکەوت. مانگی ئازاری ساڵی دوایین کۆلۆمز گەڕایەوە بۆ ئیسپانیا، پێشوازییەکی یەجگار گەرمیان لێ کرد و ڕێزیان لێ گرت، بە قارەمان ناوی دەرچوو. جا چونکە هەر لە سەر ئەو بیر و خولیایە دا بوو کە چۆن بتوانێ بگاتە ئاسیای خۆرهەڵات، خەڵکیش لەو لاوە هەر لەو باوەڕەیان دا بوون کە سەرکەوتوو نابێ لەو کارەی دا. ئەوە بوو پاش ئەو گەشتەی کە بۆ ئەمریکا کردی سێ گەشتی تری یەک لە دوای یەک ساز کرد هەر لە ئۆقیانۆسی ئەتڵەسییەوە بە ئومێدی ئەوەی ڕاستەوخۆ بگاتە چین و یابان. بەڵام ئەو ئومێدەی نەهاتە دی. خاتوو ئیزابێلا لە پاداشتی ئەو کارە مەزنەی بڕیاری دا بە دانانی بە فەرمانڕەوای زەویە دۆزراوەکان، بەڵام بەهۆی چەند کارێکی ناڕەوای لە کاریان خست و هێنایانە خوارەوە، هەر بە کۆتکراویش گەڕانیانەوە بۆ ئیسپانیا، ئینجا لەوێ بەڕەڵایان کرد. لە دوای ئەوەوە ئیتر هیچ کارێکی میریان نەدایە. ئەو دەنگەی کە باوە باسی دەکەن ئەوەیە کە گوایە بە هەژاری سەری ناوەتەوە، بەڵام ڕاست نییە، چونکە کاتێک کە مرد لە ساڵی هەزار و پێنج سەد و شەش ی زاینی لەو پەڕی زەنگینیدا بوو. زۆر ڕوون و ئاشکرایە کە کۆڵۆمبس لەو گەشتەیدا بۆ ئەمریکا کارێکی شۆڕشگێڕانەی کردە سەر مێژووی ئەوروپا، تەنانەت ئەو مێژووەی کە لە بەردەستی خوێندکاراندایە یەکسەر ساڵی هەزار و نۆ سەد و چل و دوو ی زایینیان دێتەوە یاد، بەڵام هەندێک گازندە هەیە لەسەر پۆلاندنی کۆڵۆمبس لە نێو ئەم لیستەدا. یەکێ لەوانە ئەوەیە کە کۆڵۆمبس بە یەکەم کەسی ئەوروپایی دانانرێت لە دۆزینەوەی جیهانی نوێدا، بەڵکو ئەمریکۆ ڤیسپۆشیۆ ئەو دەریاوانە باکووریەیە کە گەیشتە ئەمریکا بەر لە کۆڵۆمبس بە چەند سەدەیەک. لەوانەیشە زۆر لە ئەوروپییە ئارییەکان چەندین جار ئۆقیانۆسی ئەتڵەسییان بڕیبێت و گەیشتبنە ئەمریکا لەو سەردەمەی نێوان ئەمریکۆ و کۆڵۆمبس. بەڵام لە تێڕوانینی مێژووییەوە ئەمریکۆ دانانرێت بە کەسێکی گرنگ وەک کۆڵۆمبس کە ناوبانگی ئاسۆی بەرینی گشت ئەوروپای گرتەوە. یەکێ لە ئاکامی گەشتەکەی کۆڵۆمبس دەستپێکردنی پەلامار و هێڕشی ئیمپریالی نوێ بوو بۆ ئەمریکا بە نیازی سامانێکی چاوەڕوانکراوی دەستکەوتوو. هەروەکو زۆربەی ناودارانی ئەم پەڕاوە سەرنجمان بۆ ئەوە دەڕوا کە ئەو کارەی کۆڵۆمس چاوەڕوان دەکرا کە کەسێکی تر پێی هەڵبستایە، چونکە ئەوروپای ئەو سەردەمە لە بارێکی وروژان و هەڵچووندا بوو. بزووتنەوەیەکی یەجگار فراوانی هەبوو لە بازرگانیدا، بە ڕادەیەک کە ئەو دۆزینگەرییە چاوەڕوان دەکرا و دەبوایە ڕووی بدابایە. کۆڵۆمس هەرچەندە مەردێکی خۆشەویست و خوێن شیرین بووە بەڵام ڕژد و پولەکیش بووە. لێی دەگێڕنەوە کە بێبەزەییانە ڕەفتاری لەگەڵ سوورە هیندییەکان دەکرد. جا ئەگەر ئەم لیستەیە تەنها هەر بۆ کەسانی ڕەوشت بەرزان تەرخان بکرابایە و ئەوانەی تیادا نەبایە کە کاریگەر بوون لە مێژوودا ئەوا کۆڵۆمس ناوی خۆی نەدەدیەوە لەم پەڕاوەدا.